هەر وەکو جاران چاوەڕێم کردی ئەوەندە سەیری شوێن پێکانتم کرد باران دای کرد و ئەویشم ون کرد هیچ بارانێک هێندەی خەیاڵی تۆ تەڕم ناکات هیچ خەیاڵێک هێندەی دووری تۆ پیرم ناکات. ئازیزەکەم بۆ ئەم سەفرەت خۆشگوزەرانی ئەخوازم هیوادارم زوو بیتەوە چونکە بەبێت تۆ دڵم تەنگە و هێندەی دنیا بیرت ئەکەم من هەمیشە یادی چاوەکانت ئەکەم لۆمە مەکە گەر بڵێم بیرت ئەەکەم چونکە خۆشم دەویت و لەم دنیاش چاوەڕێت ئەەکەم لە قیامەتیش هەر چاوەڕێت ئەەکەم بیری کەسێکت کردووە خۆزگە بخوازی بیبینی؟ بە چاوی پڕ فرمێسکەوە پێی بڵێ بۆ هێندە شیرینی؟ تۆ قەت لە تاو ئازاری دڵ دەستت لەسەر دڵدا ناوە قەت بۆ دووری ئازیزێکت فرمێسک لە چاو تکاوە قەت کەسێکت خۆشویستووە بە ئومێد بی کە بۆ تۆ بێ؟ ئازاری دڵێک ئەزانی سووتانەکەی لەسەر خۆ بێ؟ ئەریقەت هەنی دەگریاوی هەست بکەی بە لێڵی چاوت قەت شیرینی خەوت جێهێشتووە لە تاو ئازاری هەناوت ئازیزەکەم بیزانە ڕۆژگاریش ئاوایە لە تاوت شەو ڕۆژ وەک مۆم بۆت ئەسووتێ لە پێناوت هەتا ئێستاش خۆشت ئەوێم بۆ دووریم ئەنووسی نامە کاتێک بە تەنیا ڕێەکەی هیچ سۆزت ئەجولێ بووم خەیاڵم بێزارت ناکە ئەدی چۆن قەت پێت نەوتم شێتی تۆم تۆ نازانی چاوەکانم چەندە بۆ دووری تۆ گریا لەو ڕۆژەوەی لە من دووری تەواو شێوا بیر و هۆشم لێوەکانم بێناس بووە بۆم ناوترێ ناوی خۆشم لە دوای تۆ لەم شارە وەک ئاوارە ڕێگا ئەکەم هەزاران ساڵ لە من دووربی دڵنیا بە هەر چاوەڕێت ئەەکەم دەوەرەوە بیرت ئەەکەم لە هەر شوێنێ بی دڵم لاتە خۆ من هەر ئەڵێم بیرت ئەەکەم ئەی ئەو کەسەی ڕۆحم فیداتە چاوەکانم لەدەستدا هێندەی چاوەڕوانت بکەم کە تۆ هەموو ژیانی من بی چۆن ئەتوانم لە یادت کەم چۆن ئەتوانم لە یادت کەم.